ڤاسکۆ دا گاما زەویدۆزی پورتوگالی ئەو پیاوە بوو کە ڕێگەی دەریایی ڕاستەوخۆی دۆزییەوە لە ئەوروپاوە بە ئەفریقادا بۆ هیند. پورتوگالییەکان هەر لە سەردەمی هێنری شازادەی سروانەوە، هەزار و سێ سەد و نەوەد و چوار ی زەینی هەتا هەزار و چوار سەد و شەست ی زەینی بۆ ڕێگەیەکی وەها دەگەڕان لە ساڵی هەزار و چوار سەد و هەشتا و هەشت ی زاینیدا دەستەیەکی پۆرتوگالی بە سەرکاری پارتۆلیمیۆ دیاز خۆیان گەیاندە هەواری خۆش ئومێد. لەسەر وشەی هەواری خۆش ئومێد پەڕاوێزێک هەیە، هەواری خۆش ئومێد، رأس الرجاء الصالح، کۆتایی پەڕاوێز. دەکەوێتە باشووری ئەفریقا، ئەم دەستەیە لەوێ سوڕانەوە و پاشان گەڕانەوە پورتوگال. پاشای پورتوگال لەم هەڵمەتەدا بۆی دەرکەوت کە ئەو داخوازو نیازەی واتە گەیشتنی بۆ وڵاتی هیند لە نزیک بوونەوەدایە. پاش ماوەیەک پاشا فەرمانی دا بە تەدارەکی بارو بارگە ڕێکخستن بەرەو هیند پاش ئەوەی توانیان زاڵ بن بەسەر هەندێک گیروگرفت و کۆسپدا ئینجا ڤاسکۆ داگاما دەستنیشان کرد و کردیە سەروانی ئەو گەشە دەریاییە ئەم پیاوە جەربەزەیە کە کابرایەکی ئەڕستوکڕاتی خۆسەر بوو لە شاری سانیسی پورتوگالی لە ساڵی هەزار و چوار سەد و شەست ی زایینیدا لە دایک بووە. لە هەشت ی تەمووزی هەزار و چوار سەد و نەوەد و حەوت ی زایینیدا بە چوار کەشتی و سەد و حەفتا کەسەوە کەوتە ڕێ. لە ڕێگادا عەرەبیزانێکیان لەگەڵ خۆیاندا هەڵگرت. یەکەم وچانیان لە ڕۆخی لندی ڤێرددا بوو. پاشان لەباتی ئەوەی بە درێژایی کەنارەکانی ئەفریقادا بڕۆن، هەروەک دیاز، ڕێڕەوی خۆی یەکسەر گۆڕی و بەرەو باشوور بە پانتایی باشووری ئۆقیانۆسی ئەتڵەسیدا ملینا. ئینجا بای دایەوە بۆ بەرەو ڕۆژهەڵات تا گەیشتە هەواری خۆش ئومێد. هەرچەندە شارەزایی و ئازایەتی دەویست بۆ هەستان بەم کارە مەترسییە، بەڵام ئەو ڕێگەی پێ باشتر بوو چونکە خێراتر و بێ پێچ و پەنا بوو. کەشتیەکانی ڤاسکۆ نزیکەی نەوەت و سێ ڕۆژ وشکانیان لێوە دیار نەما. ئەم ماوەیەش دەکاتە دوو ئەوەندە و نیوی گەشتەکەی کریستۆڤەر کۆلۆمبس. ڤاسکۆ لە بیست و دووی تشرینی یەکەمدا بە دەوری هەواردا سووڕایەوە و ئینجا یەکسەر ڕووی کردە ڕۆخی باکووری ڕۆژهەڵاتی ئەفریقیا. لە ڕێگەیدا تووشی بوو بە ڕێنماییەکی هیندیەوە و بە بیست و سێ ڕۆژ گەیاندیە وڵاتی هیند. لە بیستی ئایاری هەزار و چوار سەد و نەوەد و هەشت ی زایینیدا، لە پاش دە مانگ بەسەر گەشتەکەیدا پێی نایە شاری کالیکۆت کە بەناوبانگترین مەڵبەندی بازرگانی بوو دەکەوێتە باشووری هیندەوە. زامۆرینیش کە کابرایەکی هیندۆسباوەڕ بوو فەرمانڕانی ئەو شارەی دەکرد، زۆر بە گەرمییەوە پێشوازییانی کرد، بەڵام کاتێ دەستودیاری ڤاسکۆی بینی کە پێشکەشی کرا، زۆر نائومێد بوو لێیان، چونکە چاوی لە دیاری گرانبەها بوو. جا کە بینی دیارییەکانی زۆر هەرزان و هیچن، ئەوەندە گوێی نەدانێ، جگە لەوەیش کە بازرگانی ئەو ڕێگەیە بە دەست کارمەندە موسڵمانەکانەوە بوو، حەزیان بە هاتن و هاوکاریی ڤاسکۆ نەدەکرد. ئیتر ڤاسکۆیش دەستەوەستان مایەوە و نەیتوانی هیچ ڕێککەوتنێکی بازرگانی لەگەڵ زامۆریندا ساز بکا، بەڵام لە گەڕانەوەیدا باروبارگەی تونی و بەهارات و چەند کەسێکی هندیشی لەگەڵ خۆیدا هێنایەوە تاکوو سەرکەوتنی ئەو گەشتەی بۆ پاشا بسەلمێنێت. گەشتی گەڕانەوەیان سەلماندی کە زۆر سەخت تر بوو لە چوونیان بۆ هیند، ئەویش بەوەی کە دەریای عەرەبیان بە سی مانگ بڕی، هەر لەو ماوەیەشدا زۆر لە دەریاوانەکان بە نەخۆشی ئەسکەربووت مردن. لە کۆتاییدا تەنها دوو کەشتی گەڕایەوە، یەکێکیان لە دە ی تەممووزی هەزار و چوار سەد و نەوەد و نۆ ی زەینیدا گەیشتە پۆرتوگال، ڤاسکۆیش لە نۆ ی ئەیلوولی هەزار و چوار سەد و نەوەد و نۆ ی زەینیدا گەیشتە شاری لسبۆنە، واتە دوو مانگ دوای کەشتی یەکەم. لەو گەشتەیاندا تەنها پەنجا و پێنج دەریاوان گەیشتنەوە پرتوگال، ئەم ژمارەیەش نزیکەی یەک لەسەر سێی ئەو ژمارەیەیە کە لە لەشبوونەوە بەڕێکران. بەڵام هەرچۆنێک بێ ڤاسکۆ داگاما بۆ خۆی و بۆ پاشای سەلماند کە ئەو گەشتە دوو ساڵەی سەرکەوتنێکی زۆر باش و پیرۆزی بەدەستێنا.